الحمد لله حمدا كثيرا كما أمر والصلاة والسلام على حبيبنا محمد سيد البشر وعلى آله وأصحابه ما اتصلت به عين بنظر وأذن بخبر وسلم تسليما كثيرا أوصيكم أيها الناس ونفسي بتقوى الله قال جل وعلا باسکردن لە پێنج شتی گرنگ و گرانە کە ژیان بێ ئەوان نوقسانە هەراسانە ژیان ژانە ئەویش ئازادی و نان و زانیاری و دینداری و خۆشەویستی بە یەکجاری باس لە پێنج شت دەکەین کە سەرچاوەی ژیانن. کە ژمارە پێنج لە ئیسلامدا ڕۆڵی خۆی دەبینێ کە ئێمە پێنج نوێژ فەرزە لەسەرمان و هەروەها بنەماکانی ئیسلامیش پێنجن دوو کەلیمەی شایەتمان و نوێژ و ڕۆژ و زەکات و حەج مەرجەکانی تەوبە پێنجن هەستەکانی ئینسان پێنجن، زۆر شت هەیە کە پێنج پێنجە، بۆیە ئێمەش باسی پێنج شتی گرنگ دەکەین بۆ ژیانی دونیامان، کە ئەویش یەکەم و دووەمیان نان و ئازادییە، کە نان و ئازادی زۆر گرنگە و هەردووکیان لە قورئاندا پێکەوە هاتووە، وما ادراک ما العقبە، تۆ نازانی ڕێگای سەخت کاری قورس و گران چییە؟ چییە ئەو کارە؟ فەک و ڕەقەبە ئازادکردنی بەندە و کۆیلە واتە ئازادی و ئەو ئیطعام فی یوم ذی مەسغەبە یان نان بەخشین و ناندان لە ڕۆژێکی قەیراناوی و گرانی و لە ڕۆژێک کە خەڵک برسیە ئەوەی مەبەستمانە هەردووچیان نان و ئازادی لە قورئاندا وەکو دوو باڵی تەیرێک وایە چونکە مەل بە باڵێ نافڕێ بۆیە زۆر گرنگە هەر ئیسلام بۆ خۆی کە هاتووە بۆ ئەوەی خەڵکەکان تێر بکات ئەطعمهم من جوع و ئامنهم من خوف ئیسلام تێری و ئەمن و ئاسایش و ئازادیە نان وەکو بەنزین وایە بۆ سیارە ئینسان کە برسی بوو عیبادەتیشی پێ ناکرێ زانایەکی زۆر گەورە کە مەوعیزەی دەوتەوە و تەدریسی هەبوو کاتێ مناڵەکەی هات وتی باوکە ئارد نیست توتی ئاردمان نەما یەکسەر کتێبەکەی بە یەک دادا و پێچایەوە ئەوی ژوتی عیلم نیست عیلم نامێنێ کە ئینسان برسی بوو بۆیە بەڕاستی نان زۆر گرنگە بە تایبەتی لە هەموو بوارەکاندا قوتابییەک کە لە قوتابخانە، لە پەیمانگا و لە کۆلێجەکان دەخوێنێ، کاتێ دێتەوە بۆ بەشی ناوخۆیی، ئاوی گەرم نەبێ خۆی پێ بشوا و کارەبا نەبێ سەعی بکا لەبەر ڕووناکی و نان نەبێ بخوات، ئەوە چۆن دەتوانێ بخوێنێ؟ چونکە بەڕاستی نان، ئەوە وەکو عەرزم کردن، ئینسان کە برسی بوو تاعەتیش و عیبادەتیشی پێ ناکرێ. ئیمامی عومەر خەلیفەی موسڵمانان خوا لێ ڕازی بێ پرسیاری کرد لە عەمری کوڕی عاس کە والی میسر بوو وتی ئەگەر دزت گرت چی لێ دەکەی وتی دەستی دەبڕم دەیوتی منیش ئەگەر لە وڵاتەکەی تۆدا برسی هەبوو دەستت دەبڕم نێڵی خەڵک برسی بێ تا دزینەکە ئیسلام ئاوا لە خزمەتی مرۆڤایەتیدایە بەڵێ ئیماندارانی بەڕێز و خۆشەویست، ئێستا کە دەبینی سیاسەتی برسی کردن هەیە، حەساری ئیقتیسادی کە ئەمە هەمووی لە سایە و سیستمی زاڵمان و ستەمکارانە، بۆیە ئەگەر سەرنج بدەین کە مرۆڤایەتی حەوت ملیار ئینسان هەیە لەم بوونەوەرەدا، سەتا دوویان دەوڵەمەندن، سەتا چل و دوویان هەژارن، ئەوەتا بە پێی ئامارێکی کۆن کەلامانە ئەڵێ 923 ملیۆن برسی لە ژیان لەناو لەم بوونەوەرەدا هەیە و و هەروەها دو ملیار و 600 هزار هەژار هەیە کە ژمارەی دەکاتە 1940 ئەوە پێش شەڕەکانی عێراق و سووریا و شام دیارە ئێستا لانی کەم لە 150 مرۆڤایەتی برسیە و هەژارە. لە کاتێکدا ئیدیعای مافی مرۆڤ و ئازادی و خزمەتکردن و ئەم هەموو ناوی ئەم هەموو دروشمە جوانە دەکرێ بەڵام هەر دروشمە و ناوی بۆشە دەنگی دەهۆڵە و لە دووری خۆشە نان زۆر گرنگە چونکە برسیەتی ڕژی هاری پێوەیە بەدڕەوشتی و هەموو کارە سات و خراپەکان بەدوای خۆیدا دێنێ پاشان ئازادی ئەوە ئیسلام کە خۆی هاتووە هاتووە مرۆڤەکان ئازاد کا لە بەندایەتی بەندەکان بۆ بەندایەتی خوای جیهان ئەوەتا هەمومان ئەوانە دەزانین کەوا پێشەوەی ئیسلام بێ خەڵکان بە زۆری کۆیلە بوون یەکێ لە ئیشەگرانەکان ڕزگارکردنی کۆیلەکان فەک و ڕەقەبە ئەوە ئەبوو بەکر خوای لە ڕازی بێ حەوت بەندەی کڕی و ئازادی کردن یەکێک لەوانە بیلالی حەبەشی بوو لەو حەوتانە پێنجیان ئافرەت بوون ئەی ئافرەتان بزانن کە ئازادی و بەختەوەری ئێوە لە ئیسلامدایە بەڕاستی ئیسلام دژی کۆیلایەتە بۆیە هەر کە یەکێ سوێندی بخواردە کەفاەتەکەی دەبوو یەکێ لە کەفاەتەکانی ئەوەیە کە بەندێک ڕزگار بکە زیهاری بکردا دەبوو بەندێک ڕزگار بکە قەتڵێ بکات دەبوو بەندێک ڕزگار بکە بەردەوام بەردەوام هەتاوەکو بەندایەتی نەمێنێ وە دەیشیگوت ئەوەی بەندەی هەیە دەبێت لەگەڵی باش بێ بەڵام بەداخەوە ئێستا دەبینین لە سایەی ئەم وەزعی کە هەیە ئێستا بەندایەتی گەلێک زۆر بووە و ئێستا خەڵکانێک دەکرێت بە کۆیلە و بەندە ئێستا لەم ژیانەدا 27 ملیۆن کۆیلە هەیە کە بەشی زۆریان لە هیندستان و لە تایلندن بەڵام کاتێک کە نوێنەری موسڵمانان ڕەبعی کوڕی عامر دەچێ بۆ لای ڕۆستەم کە ڕۆستەم لێی دەپرسێ پاشای فارسەکان ئێوە چین ئێوە بۆچی هاتوون دیارە ئەو کات چەک تویانە ئەمانە داگیرکەرن و ئەمانە وان و وان و لیستی ڕەش و تیرۆرن ئەوی ژووتی ئێمە بۆیە هاتوین لنخرج العباد من عبارة العباد إلى عبارة رب العباد ئێمە بۆیە هاتوون بۆی بەندەکان ڕزگارکەین لەوەی کەوا بەندەی بەندەکانن ببنە بەندەی خوای تبارک وتعالی ئەینا تۆ ئیمان بێنە و لە شوێنی خۆت دابنیشە بۆیە ئیسلام بۆ خۆی یەک پارچە ئازادیە ئیمامی عمریش قسە مەشهورەکەی کە فەرموویەتی ئێوە کەی خەڵکتان کردووە بە کۆیلە و لە کاتێکدا بە ئازادی لەدایک بوون بڵێ بەڕێزان و خۆشەویستان ئیسلام کە هاتووە سەرەتا دوو شتی گرنگ نان و ئازادی کە ئەمە زۆر گرنگە بۆ ئینسانەکان دوای ئەوەی کە نان و ئازادیت هەبوو پێویستە علم و زانیاریشت هەبێ چونکە بەڕاستی ئەگەر ئەگەر ئینسان علمی نەبوو ئەوە ئەو ئازادیە دەکاتە فەوزا و بەرەڵایی و ژێرە شێوێنی ئەوە ئەو کاتە بەو تێریە مەغرور دەبێ بۆیە پێویستە ئینسان علمی هەبێ لە هەر شوێنێکیش نان و ئازادی هەبوو علم پێش دەکەوێ تەکنۆلۆجیا پێش دەکەوێ بۆیە لە ئەوروپا کە دەبینین نان و ئازادیان هەیە علم لەوێ پێشکەوتووە و قوتابی ئەو بەشەی کە حەزی لێتی و ڕغبەتی لێتی لەو بەشە دەخوێنێ نەک وەک ئێرە ئەوەی کە ڕقی لێتی ئەوەی بۆ دەردەچێ و دوایشتیا سەرکەوتوو نابێ بڵێ ئیماندارانی بەڕێز و خۆشەویست زۆربەی کێشەکانیش کە لە ناو مسلماناندا ڕوودەدات بەهۆی نەبوونی علمەوەیە ئەو دەبینی مسلمانان پەرتەوازن مسلمانی شەکۆتەتە شوێن مشریکین و کەوتەتە شوێن بدعاچی و کە لەگەڵ زاڵ مستەمکارانە و کوێ پارەی هەبێ لەوەیە هەمووی مەسەلەکە نەبوونی عیلمە بە زۆری یان جاری وای وەک تۆ مسلمانە ڕقیان لێکە غیبەتی یەکتر دەکەن یعنی ئەگەر عیلمی هەبێ بزانێ ڕقی لە براکەی نابێ تەزبیحات بە دەنگی بەرز دەکا یان بە دەنگی نزم دەکا هەردوو لا هەر دروستە بەڵام دەنگی نزم باشترە یان قنوت دەخوێنێ یان نایخوێنێ هەردوو لا نوێژەکەی دروستە بەڵام قنوت زیاتر ئەوەیە بۆ نازیلەیە یعنی هەندێک شت هەیە لەبەر ئەوەی مستەواکە و زانیاریەکە کەمە بەهۆ بۆتە هۆی ئەوەی کەوا مسلمانان پەرتەوازە بن غەیبەتی یەکتر بکەن هەر لەبەر ئەوەشە کە وشەی علم لە قورئاندا حەوسە و حەفتا و شەش جار دووبارە بۆتەوە و یەکەم شتیش کە لەم بوونەوەرەدا خوا دروستی کردبێ و سوێندی پێ خواردبێ قەڵەمە ونون والقلم وما يسطرون سوێندی بە قەڵەم خواردووە یەکەم شیشە کە دروستی کردووە و ئەو دێڕی نووسینەش کە دەنووسرێ قەڵەم کە نووسی دوای چ دروست دەبێت کتاب دروست دەبێت کتابیشمان هەیە ذلك الكتاب لا ريب فيه ئەو کتابەکەوە هیچ شتێکی هیچ گومانێکی تێدانە دەی باشە تۆ دەڵێ ئەوە قەڵەم و نووسین و کتابم هەیە چی لێ فێر دەبم لەو کتابە با ئەوەی لێ فێر دەبی فاعلم انه لا اله الا الله بزانە کە هیچ خوایەک نییە تەنها الله نەچی بەلای خواکانی ترا نەچی شوێن کەوتێ ئەم لاولا بکەوی بەڵێ ئیماندارانی بەڕێز و خۆشەویست ئینسان کە علمی نەبێ عیبادەتشی پێ ناکرێ تۆ چۆن دەتوانی عیبادەت کەی کە علمت نەبێ چۆن دەزانی کامە حەڵاڵ و حەرامە دەبێ ئەوە هەمووی بە علم دەردەکەوێ بۆیە پێویستە لەسەرمان ئێمە دوای نان و ئازادی هەوڵ بدەین خۆمان مسلحکەین بە چەکی علم چونکە بەڕاستی وەکو ئەنیشتین دەڵێ دین ئەگەر علمی لەگەڵ نەبوو کوێرە جاوەرە دینداری بە کوێرانە شەلم کوێرە ناپارێزم ئەوە مسیبەت و کارەساتی لێ دەکەوێتەوە ئەوجا دوای ئەوەی کە تۆ نانت هەبوو ئازاد بووی علم و زانیاریشت هەبوو ئەو کاتە دەبێت دینیشت هەبێ چونکە ئەگەر دینی لەگەڵ نەبوو ئەو علمە ئەو ئازادیە علمەکە بۆ خراپە بەکاردێنێ ئازادیەکە بۆ بەرەڵایی بەکاردێنێ ئەو کاتە مەغرور دەبێ بایی دەبێ ئەو کاتە ئەگەر علم و دین ئەگەر ئەوەی لەگەڵ نەبوو دینی لەگەڵ نەبوو ئەوە شەلە ئەنیشتین دەڵێ دین بە بێ علم کوێرە و علمیش ئەگەر دینی لەگەڵ نەبوو شەلە ئەوە تا ئەو هەموو علم و تەکنۆلۆژیای کە ئێستا هەیە ئەنتەرنێتە بۆتە شوێنی شەڕەجنێ و فەساد و خراپە ئەوە تا دەبینی لە عێراق و لە سووریا هەرچی سیلاحی بەقوەتە هەرچی تیارەی پێشکەوتووە تاقی دەکەنەوە ڕووباری خوێنیان هەڵساندووە چێ دەکوژن ژن و مناڵ و خەڵکانی بێتاوان تا تاوانبارێ دەکوژن دەیان بێتاوان دەکوژن و لەولاشەوە دەڵێ مافی مرۆڤ و ئێمە ئازادی و ئێمە واین و واین بەڵام ئەوەی لەگەڵ خۆیان نەبێ ئەوەی تەئیدی رووسیا و ڕۆژ ئاوا و ئەوروپانەکە ئەوە هەر بە مرۆڤی دانانێن ئەوەی لەگەڵ خۆشیان بێ کوڕی چاکە معزز مکرم بەڕاستی ئەمە هەمووی دەیسەلمێنن کە ئەمانە درۆ دەکەن بۆ چونکە دینیان نیە پێشکەوتون عیلمیان هەیە چونکە دینیان نیە ئەوەتا ژیانیان لە خەڵکی کردووە بە ژان و و هەر کەسێکیش دینی نەبێ ئەلئینسان و بیلا دین کە سەفینەتین بیلا ملاح ئینسان کە دینی نەبوو وەکو بەلەمێک وایە ساقی لەسەر نەبێ یان وەکو سارەیەک وایە با سارەک هەرچەند چاکیش بێ جاکوا بێ هەرچی بێ ئەگەر ساقی لەسەر نەبوو ئەوە ئەو سارە قیمەتی نییە بۆیە دەبینین ئێستا بەداخەوە کە مەسەلەی دینداری ئەوەتا خەڵکێک هەیە کە جاری وایە خۆشی بە مسلمان دەزانێت چونکە تێی نەگەیوە دەبینی خراپە دەکا دین ناخت بەختەوەر دەکا تەکنۆلۆژیا دەتوانێت دەرەوەت بەختەوەرکە لاشت کاراسانی زۆر خۆشە بەڵام ناخت بەختەوەر نابێ دەرونی ئینسان تەنها بە دین بەختەوەر دەبێ چونکە بەڕاستی لەوە بترسە لە خوا ناترسێ ئەها ئەوانەی کە کار بەدەستن لەم ژیانەدا دەبینی چونکە لە خوا ناترسن چونکە دینیان نییە نە دزیان پێ عیبە نە خیانەتیان پێ عیبە نە کوشتنیان پێ عیبە یعنی لە هیچ شتێک سڵ ناکەنەوە هەموو شتێک لە پێناوی خۆیان بۆیە بەڕاستی دین سەرچاوی هەموو خێرێکە دەبێ ئەوەش بزانین کەوا ئێستا حەوت ملیار مرۆڤ هەیە لەم بوونەوەرەدا تەنها ملیارێک و چوار سەد ملیۆنی موسڵمانە، ئەینا دوو ملیار و دوو سەد ملیۆنی مەسیحییە و پێنج سەد ملیۆنیشی بوزییە و بت دەپەرستێ، یەک ملیاری لە مرۆڤەکان هەر دینی نییە، هەیە مشک دەپەرستێ، هەیە دامێنی ئافرەت دەپەرستێ، هەیە پارە و هەوا و ئارەزوو دەپەرستێ، بۆیە ئینسان کە دینی نەبوو، ئەوە بەڕاستی ژین لە خەڵکی تاڵ دەکات. دوای ئەوەی کەوا نانمان هەبوو ئازادیت هەبوو و هەروەها عیلمت هەبوو دینیشت هەبوو ئەو جار خاڵی پێنجەمیان دەبێ خۆشەویستیمان هەبێ چونکە ئەگەر هەموو ئەو چوارەت هەبێ خۆشەویستیت نەبێ ئەوە تام و چێژ لە شتەکان ناکەی لە نانەکە ناکەی تام و چێژ لە دینداریەکە ناکەی ئەو کاتە کە خۆشەویستیت بۆ نوێژەکە نەبوو دڵێ دەیت خوا وڵا فلان مەلا باشە هەر زوواڵە پرچێنە زوو بەڕێمان دەکا خودبەکەی کوردە زوو نەجاتمان دەدا جا ئەگەر وایە بۆ دێ ئەو پەلەپەلە یان ئەگەر ئینسان خۆشەویستی نەبێت ژن و مێرد چەند ساڵەها پێکەوە دەژین ئەگەر ئەو خۆشەویستیە نەبێت ناتوانن بەسەر گرفتەکان بەسەر کێش و هەرایەکانیاندا زاڵ بن یان ئەگەر خۆشەویستی نەبێ ناتوانانی ئینتیمات هەبێ بۆ نیشتیمان ها ئێستا خۆشەویستی بۆ کوردستان چەند کەم بۆتەوە چونکە بەڕاستی ئیشەکان بە خۆشەویستی دەڕوا چونکە ئینسان ئەوە ئەو خۆشەویستیە وا لە تۆی موسڵمان دەکات ئەو پارە حەڵاڵەی با خەڵی خۆت دەریکەی بیدەی بە خەڵک و لە قەیرانەکاندا لە کاتی برسیە دیدیا یارمەتی خەڵکی هەژار و برسی بدەی ئەو برسیەی کە زاڵمەکان دزەکان درۆزنەکان گەندەڵکارەکان ئەوانەی ئەوانی کە خەڵکیان برسی کردووە ئەوە تۆی موسڵمان دەچی هاوکاریان دەکەی یارمەتیان دەدەیت چ لە سووریا بێ چ لە بۆرما بێ و چ لە عێراق بێ و چ لە یەمەن بێ لە هەر شوێنێ بێ تۆی مسلمان ئەبێ لە هەر شوێنێ بێ ئەهلی سنە و جەماعەت خۆش بوێ ئەمە و ئەبغەضە لله و لەبەر خواش ڕقل لە زاڵمان بۆوە لە دز و درۆزنان بۆوە لە بەدڕەوشتان بۆوە لە مشریچین بۆوە لە بیدعەچی بۆوە ئەمە بەڕاستی نیشانەی ئیمانە و اعطا لله و منع لله لەبەر خوا بەخشی لەبەر خوا نەیبەخشی ئەمە فقط استکمل الايمان ئەوە نیشانەی ئیمانی کامڵە ئیمانی تەواوە بەڵێ ئیماندارانی بەڕێز و خۆشەویست ئەو پێنج بنەمایە هەمووی لە ئیسلامدا دابین کراوە لە قورئان و سنەدا زۆر باسی کراوە کە ئیسلام بۆیە هاتووە نان و ئازادیمان بۆ دابین بکات زانست و زانیاریمان بۆ دابین بکات دینێکە وەکو حکمڕانی و سیستەم بێت لە ژیاندا و هەروەها خۆشەویستی لە ناو خەڵکا بهێنێت جا لە کۆتاییدا ئەم پارچە پەخشانە لە خزمەتاندایە هەر لەو بارەیەوە دەڵێین ڕۆژێ کە ئیسلام باوی بوو لە ناو گەلانە ناوی بوو زێڕی هەبوو زۆری هەبوو چی بوو تایە هەر ئەوە بوو مامۆستاکانی ڕۆژئاوا کاریان لاسایی مسلمان بوو دابی ئەوانیان پێ جوان بوو کەوای شۆڕیان لەبەر دەکرد عەمامەیان لەسەر دەکرد وەستاکانی خاچپەرست کە دەستکردێکیان دروست دەکرد فێڵیان دەکرد مۆری ئەڵڵایان لێدەدا ڕەنجی ئیسلامیان پێدەدا تا وا بزانن ئەو کارانە هی وڵاتی موسوڵمانە کاری شام و بوخارایە کرکاری بەڵخ و بەغدایە ئێستاش بەچکە موسوڵمانی ئەلمانی کە بێ ئاگایە لە ڕابردووی ئیمانی خۆیشی دزرا هەر نەیزانی دەڵێ ئیسلام کوا چیهانی کوا خزمەت و ئاوەدانی؟ ئەی ئەم دینە وەلا نرا گەر خۆت ئەزانی ئەی ئەم دینە وەلا نرا خۆت ئەزانی دڵنیا بن موسڵمان دەگا بە ئاوات سەرەڕای قەیران و دزینی داهات لە بێ خەبەرانیش کەشکەک سەڵاوات خوایە ئەوەی دڵ بە خەمە دڵی خۆشکەی یا ڕەبی خوایە ئازادی و هەرزانیمان لێ نەگریەوە یا ڕەبی خوا لەسەر ئیسلام و ئیمان بمانژێنی یا ڕەب العالمین یا ڕەبی خوایە ئەوەی خێری دێ بۆ ئەم میلەتە خوا تووشی خێری کەین خوایە ئەوەی بازرگانی پێوە دەکا پلانی لێ دەجێڕێ پلانەکە قڵب کەیە بەسەریا یا ڕەبی خوایە بە ڕەحمی خۆ دەرومان لێ بکەوە یا ئەڵڵا